بسم اللە الرحمن الرحیم ئاه و ناڵەی ژنێک تەلەفۆنەکەم هەڵگرت و وەڵامم دایەوە، بەڵێ سڵاو لە تۆ. گوێم لە دەنگێکی بزڕکاو بوو کە گریان و ئازار پچڕ پچڕی دەکرد. هەر کە گوێم لێوە بوو هەموو هەستێکم یەکلایی کردەوە بۆ ئەو دەنگە ماتەم بۆ ئەو دەنگە ماتەم و بێزارە. تەنها گوێم لە دەنگی گریان و ناڵە و زارییە بوو. ئافرەتێک ئافرەتێک بۆ ئازار و ماتەم وای لێ کردبوو کە تەلەفۆن بکات بە گرنگی پێدانەوە لێم پرسی خوشکی بەڕێزم چیتە؟ بۆچی ئەوەندە دەگریت و هاوار دەکەیت؟ بە دەنگێکی خنکاوەوە کە بگەڕێت بە دوای فریادڕەسێکدا کە ڕزگاری بکات ئەگەر ڕۆچوو بێت لە سەرگەردانی و تاریکیدا. ژنێک چی بکات ئەگەر نقوم بووبێت لە داوێن پیسی و خراپەکاریدا؟ ئەو کەسەی کە ڕووناکی ڕێنمایی گۆڕیبێت بە گومڕایی چی بکات؟ ئەو کەسە چی بکات کە ناپاکی لەگەڵ خوا و مێرد و کەسوکاری و داب و نەریتی ڕەسەندا کردبێت؟ کەسێک کە ڕۆژ و شەوی کردبێتەوە بۆ ئارەزۆتە حەرامەکان و کوێر بووبێت لە ئاست پاکێتی و بیناییدا؟ یا شێخ وەڵام بدەوە وەڵام بدەوە ئەگەر وەڵامێک شک دەبەیت چونکە لۆمە و سەزەنشت دەروونمی گڕ تێبەرداوە منیش بە هێمن کردنەوە پێم وت لەسەر خۆ بە خوشکی بەڕێزم فرمێسکە گەرمەکانت وا ڕادەگەیەنن بە ئیزنی خوای گەورە لە دایک بوونی ئافرەتێکی نوێ و سەرەتای لاپەڕەیەکی ئاسوودە لە ژیانتدا بەڵێ پێم بڵێ بۆچی ئەو ڕێگایەت گرتە بەر؟ بۆچی ڕۆچوویت لە گوناه و تاواندا؟ بۆچی لە فەرمانی خوای گەورە دەرچوویت؟ بە دەنگێکی ماتەم و خەفەتبارێ وتی، مێردەکەم هۆکاری ئەوە بوو، بەڵێ، ئەو بەرەو سەرگەردانی بردم، ئەو کردمی بە نێچیری سەگە برسییەکان. مێردەکەم بە دەستی خۆی منی کوشت. هەموو بەها و بنەمایەکی لە مندا کوشت. هەموو مانا جوانەکانی تیا کوشتم. هەموو پردەکانی خۆشەویستی نێوان خۆم و خۆی پچڕاند بەهۆی دڵڕەقی و کەللە ڕەقی و نەزانیەوە. ئافرەتەکە کەمێک بێدەنگ بوو، هەناسەی هەڵکێشا و فرمێسکەکانی سڕی، پاشان وتی، خەونم دەبینی بە مێردێکی ناسکەوە کە ڕێگام بۆ ڕووناک بکاتەوە، خەونم بە چرای خۆشەویستیەوە دەبینی و بە هەست و سۆز و ئەوینداریەوە کە بمبات بەرەو کەناری ئارام و هێمن. خەونم بە کەسێکەوە دەبینی لاپەڕە ناخۆشەکانی ژیانم بگۆڕێت بە لاپەڕەی پڕشنگدار لە بەختیاری و ئارامی. کە گەورە بووم هەموو خەونەکانم لەگەڵمدا گەورە بوون. من گەورە بووم و ئەویش پێش من گەورە بوو. پێشبڕکێ لەگەڵ لەگەڵمدا دەکرد. پێشبڕکێی لەگەڵدا دەکردم هەتا سواری خەونەکان، فارس الاحلام، بووم کە چاوەڕوانم دەکرد و وا گومانم دەبرد تەقەی دا لە دەرگا. شووم پێ کرد. لەو کاتەدا هەستم کرد پێویستم بەو خەونە ئەرخەوانیانە نییە. چونکە سبەینێ لەگەڵ مێردەکەمدا دەبێتە ڕاستی و تێیدا دەژیم، بۆیە شەوی بووشێنیم خوا حافیزیم لێ کرد و پێم وت، خوا حافیز بۆ ئاسمانی خەیاڵ. ئیتر ناتبینمەوە، ئەگەر کۆبوونەوەکەم هەبوو لەسەر ئەرزی واقیع ئەوە ئەتبینم. ڕۆژگار گوزەران و چەند مانجێک دوای زەواجەکەمان لەگەڵ مێردەکەمدا دەژیام و هەستم بە وشکی ئەو دەکرد. بەڵام قەبووڵم دەکرد و دەموت سبەینێ سەرسامی ئەکەم بە قسەکانم و بە شێوازی مامەڵەکردنم لەگەڵی. وای لێ دەکەم هەستم پێ بکات و هەست بە ناخم بکات و واز لەو عەقڵیەتە سەرڕۆییە بێنێت، بەڵام هەیهوو هەیهوو. هەیهوو بۆ ئاسن کە کەل و کول ببێت و بۆ بەرد کە نەرم بێت. مانگ بە دوای مانگ دەهات و کارەکە خراپتر دەبوو. ئەو ساردییەی نێوانمان بۆشاییەکی قووڵی دروست کرد. قووڵییەکەی بە ڕاددەی قووڵی خەمەکانم بوو بۆ سەر خەونە جوانەکانم کە خواحافیزیم لێ کردبوو بۆ ئومێدەی لە ئەرزی واقیعدا پێی بگەمەوە. بەڵام وا دیار بوو خواحافیزیم لێ کردبوو بۆ هەتا هەتایی و ئیتر نایبینمەوە مادام لەگەڵ مرۆڤێکی ئاوادا دەژیم. زۆر بە سەختی و دڵڕەقی مامەڵەی لەگەڵدا دەکردم، من بە قسەی ناسک و شیرین دەدوام لەگەڵی، بەڵام ئەو بە خراپترین و ناقۆڵاترین قسە وەڵامی دەدامەوە. دەمویست بە خۆ جوانکردن و خۆ ڕازاندنەوە لێی نزیک ببمەوە، بەڵام خۆمم دەبینیەوە کە خۆم دەچێشم بە دیوارێکی بەردیندا کە هەست و نەستی نییە و مانای جوانی ناچێژێت. دڵتەنگ ئەبووم، گوێم نەئەدا بەو دڵتەنگییەم. دەگریام، نەیدەپرسی بۆچی فرمێسک بە چاوانتا دێت؟ نەیدەزانی ئەو هۆکاری خەم و ئازارەکانمە؟ بە درێژایی ڕۆژ زۆر کەم ئەمبینی. لەو کاتە کەمانەشدا ڕزگارم نەدەبوو لە گاڵتە پێکردنی پێم و ڕەخنە گرتنی لە ئیش و کارەکانی ناو ماڵم. شەویش تا نیوە شەو چاوەڕوانیم دەکرد تا بەشەکەتی دەگەڕایەوە و بە ماندوویی وەک لاشەیەکی خامۆش لە جێگاکەیدا پاڵ دەکەوت تا بخەوێت. هەموو خەمێکی ئەو ئەوە بوو کە بگەڕێتەوە ماڵەوە، خواردن ئامادە بێت و بیخوات و بخەوێت و پاشان بڕواتەوە بۆ سەر ئیش و کار و جەنجاڵیەکانی و لای هاوڕێکانی. جارێکیان پێم وت کە دەیویست بچێت بۆ شەونشینیەکانی خۆی، مێردەکەم، گیانەکەم، ئازیزەکەم، تکایە بمێنەرەوە لەگەڵم، من پێویستیم بە تۆیە، بە تەنها جێم مەهێڵە. بە گاڵتە پێکردنەوە تەماشای کردم و وتی، لە چیت کەمە؟ باشترین خواردن و پۆشاک و کەلوپەلی ناوماڵم بۆ دابین کردووی. لە سەروو ئەمانەشەوە سەتەلایتێکم بۆ هێناویت تا سەدان کەناڵی ئاسمانی هەمەڕەنگ ببینیت. تا کاتی بەتاڵیشی پێ ببەریتە سەر. ئیتر پێویستت بە چییە؟ بە دەنگێکی شکاوانەوە بە دەنگێکی شکاوانە و شەرمنانەوە وتم پێویستم بە تۆیە پێویستم بە تۆیە گیانەکەم پێویستم بە قسەی شیرین و هەڵسوکەوتی ناسچی تۆیە پێویستم بە سۆز و خۆشەویستی و ئەوینی تۆیە پێویستیم بەوەیە کاست بکەم لێمەوە نزیکی تاوەکو هەموو مەترسیەکانم لێ دوورخەیتەوە قاقا پێکەنی وتی، ئەمانە قسەی بەتاڵن. جیهان هەر هەمووی لە کێشەی ئابووری و سیاسیدا دەژی و تۆش گرنگی بەو شتە بێبایەخانە ئەدەیت؟ منیش خێرا پێم وت، ئایا بێبەشبوونی من لە سۆز و خۆشەویستی ئایا بێبەشبوونی من لە سۆز و خۆشەویستی تۆ کێشەکانی جیهان بڕبڕ دەکات و نایهێڵێت؟ نەخێر، هیچ لەم واقیعە ناگۆڕێت، بەڵکو کێشەی نوێ زیاد دەکات کە ئەویش کێشەی منە، ژنە هەژارەکەت. کاتێ دەستی بە دەرگاکەوە بوو دەیویست بچێتە دەرەوە بە توڕەیەوە لای کردەوە بەلامدا وتی واز لەم فەسەفە بەتاڵانە بێنە و پاشان ڕۆیشتە دەرەوە و دەرگاکەی داخست. احبکی مثلما. لە خۆمم پرسی مێردەکەم گرینگی بە کەسی تر دەدات ئەی بۆچی گرینگی بە ژنەکەی و هاوڕێ ژیانی نادات کە هەست و سۆزە ناسکەکانی کوشتووە بە ئاگری گاڵتە پێکردن و گوێ پێنەدان و پشتگوێ خستن نەفرەتت لێبێت مێردەکەم بۆچی ئەم هەموو نەگونجانە ئەگەر ڕۆژێ دڵخۆش بوومایە لەگەڵیدا ئەوا ئەو دڵخۆشیەی تێک دام و ئەیکرد بە ڕۆژێکی خەم و خەفەتاوی هەموو هۆکارەکانم بۆ تاقیبۆوە و تەقەم لە هەموو دەرگاکان دابوو بەڵام هەموو دەرگاکانی بە ڕووی مندا داخستبوو وام لێ هاتبوو زۆربەی کاتەکانم بە تەماشا کردنی کەناڵە ئاسمانیەکان لە بەردە سەر و دەم گۆڕین لەم کەناڵ بۆ ئەو کەناڵ بەڵکو ئەو مەینەتێ تاڵەم کە هەمە لەگەڵ مێردەکەمدا لە بیر بچێتەوە. ئێوارەیەکیان دانیشتبووم تەماشای یەکێ لە فلیمە عەرەبییەکانم دەکرد ڕووداوی فلیمەکە لە ڕووداوی ژیانی منی دەکرد ڕووداوەکانی باسی ژنێکی دەکرد کە مێردەکەی فەرامۆشی کردبوو بەهۆی شەونشینەکانیەوە و کاروباری خۆیەوە ئەمیش هەستی بە بۆشاییەکی مەترسیدار کرد کە ژیانی پڕ کردبوو، بۆیە ناپاکیی لە مێردەکەی کرد و دەستی کرد بە پەیوەندیکردن بە هاوڕێی مێردەکەیەوە، لەگەڵیدا کەوتە تاوان و داوێنپیسییەوە. لە ڕاستیدا کاتێ سەیری ئەو فلیمەم دەکرد، بۆ یەکەم جار شتێک هات بە خەیاڵمدا و دەیوت، بۆچی تۆش وەکو ئەو ژنە بێبەشکراوە ئەو کارە ناکەیت؟ بۆچی تاقی ناکەیتەوە وەک ئەو چۆن تاقی کردەوە، بەڵکو ئەوەت دەست دەکەوێت کە ئەگەڕێیت بە دوایدا لە سۆز و خۆشەویستی و ئەوینداری لە پیاوێکی ترەوە. لێرەدا پاکیزەیی و داوێنپاکی لە دڵمدا خەبەری بویەوە و لە ناخ و ویژدانمدا هاواری کرد، نەخێر! نەخێر! ئایا دەتەوێت تۆش وەکو ئەو ئافرەتە ناپاکە، تۆش ناپاک بیت؟ بۆچی ڕێز و سەربەرزی دەگۆڕیتەوە بە سەر نزمی؟ با مێردەکەت کەمتەرخەم بێت. ئەمە بەهانە نییە بۆ تۆ و مافی ئەوەت ناداتێ ناپاکی بەرامبەر بکەیت و شەڕەفی لەکەدار بکەیت لەگەڵ پیاوێکی تردا. هەڵە بە هەمان هەڵەی وەک خۆی چارەسەر ناکرێت. ئاگری بڵێسەدار بە هەمان ئاگری وەک خۆی ناکوژێتەوە. ئێوارەیەکیان دانیشتبووم چاوەڕوانی گەڕانەوەی مێردەکەم دەکرد لە یەکێ لە شەونشینیەکانی، ئەو نیوەشەو نەهاتایە نە ئەگەڕایەوە. خوا ئاگادارە هەستم بە ترس و تەنیایی دەکرد. دانیشتبووم ماتەمم دەگێڕا بۆ بەخت و چار ڕەشی خۆم. شریتی خەونەکانم بە بەردەممدا ئەچوو، دەمبینی دەکەوێتە ئاگری خەمەکانمەوە و وردە وردە دەسووتێت. لەو کاتەدا بە کوڵ دەستم کرد بە گریان و تا بێ تاقەت بووم لە گریان دەستم کرد بە گۆڕینی کەناڵەکان بەڵکو شتێک ببینم و ئەو خەم و ئازارە ناخۆشانەم لەبیر بەرێتەوە کە هەستم پێ دەکردن لە پڕ زەنگی تەلەفۆنەکەی پاڵم لێی دا و وا هات بە خەیاڵمدا وەڵامی نەدەمەوە. بەڵام ترسام ئەوەی کە پەیوەندی دەکات مێردەکەم بێت و ئەو کاتە دونیا ژێرە و ژوور دەکات. بە هێواشی تەلەفۆنەکەم هەڵگرت و زۆر بێزار بووم لەو پەیوەندە ناوەختەدا کە کاتی شک نەبردبوو لەو ساتەدا نەبێت. بە وشییەکەوە وتم بەڵێ. ئەویش بە دەنگێکی ناسک و نەرم وەک پێستی مار وتی، بەڵێنت باقی بێت. ئەم کاتەت باش. بە توندی و ڕەقیەوە وڵامم دایەوە، چی دەوێ؟ وتی، داوای لێبوردن دەکەم. پێدەچێت ژمارەکەم بە هەڵە لێی دابێت. بەڵام ئەم دەنگە وام پێ دەڵێت کە دەنگی کەسێکە دەناڵێنێت بەهۆی ئازاری تەنیایی و خەفەتەوە، ئەی ئەو دڵە ناسکە بۆچی؟ ژنەکە وتی، یا شێخ لە ڕاستیدا لێت ناشارمەوە، قسەکانی تەقەیان لە دەرگای دڵمدا پێش گوێم، هەست و نەستمی هێنایە لەرزین، ڕوخسارم سوور هەڵگەڕا و دڵم زۆر بە خێرایی لێی ئەدا و نەمەتوانی تەفسیری ئەو حاڵەتە بکەم، ئای هەناسە برچێ و ترسە یان نەخۆشی سەرت سوڕ نەمێنێ لەوە لە ساتی شوکردنمەوە ئەوە یەکەم جارە مرۆڤێک هەست من بکات و ئەوە یەکەم جارە مرۆڤێک هەست بە من بکات و لە سەدای دەنگمەوە هەست بە ئازار و مەینەتەکانم بکات پاشان ڕەحمەت و بەزەیی خوا تەدارەکی کردم و بە پەلە تەلەفۆنەکەم داخستەوە هەست و نەستم تێکەڵی فرمێسک بوو، نەمەزانی ئایا ئەوە فرمێسکی خۆشییە یان فرمێسکی ترسە. لە ڕاستیدا دڵم خۆش بوو، چونکە کەسێکم بینییەوە کە هەست بە ئازار و غەمەکانم دەکات. دوای ئەوەی هەمووان دەستبەردارم بوون، هەتا نزیکترین کەس لێمەوە کە مێردەکەمە و هەروەها زۆریش ترسام، چونکە ئەمە یەکەمین جارە لە ژیانمدا پیاوێک بەو شێوەیە قسە بکات لەگەڵمدا. بۆیە پەنام بردە بەر بێدەنگی و وەک ئەوەی ڕابکەم لەو فیکر و ئەندێشانە، بەڵام ئەو بێدەنگیە سەرلەنوێ زەنگی تەلەفۆنەکە پچڕاندیەوە وەک زەنگێک وەک زەنگێک وابوو کە دەیکێشا بە دڵی برینداری تێکشکاومدا یان وەک ئەوەی بەرگریکەرێ شورای داوێنپاکی ناو دڵم وێران بکات. بۆیە لە ناخمدا ململانێ دەستی پێکرد، ململانێ لە نێوان خێر و شەڕدا و لە نێوان ڕووسووری و حەیاچوون و لە نێوان دەستپاکی و ناپاکیدا و لە نێوان عەقڵم کە دەیقیڕان بەسەرمدا و دەیوت قسە مەکە لەگەڵی و لە نێوان دڵم کە هاواری لێ دەکردم و دەیوت قسەی لەگەڵدا بکە. بەڵکو ئەو بەختەوەریەی تۆ بەدوایدا دەگەڕێیت لای ئەو بێت، لە کۆتاییدا بێنەوایی و بێبەشبوونی سۆزداری زاڵ بوو بەسەر بانگی ئیمان و عەقڵدا و هەستم بە خۆم نەکرد کاتێ نەبێت تەلەفۆنەکەم هەڵگرت و پێم وت بەڕێز من هیچم لە تۆ ناوێت، بەڵام لە ناو پەرەسوەکانمدا دڵی مرۆڤێکم هەڵگرتووە کە گرنگی بە مێنێتەکانی کەسانی تر دەدات و بە ئازارەکانی ئەوان خەفەتبار دەبێت. ئایا من هەڵەم لە گرنگیدانم بە خەڵکانی تر؟ ئەگەر وایە تەلەفۆنەکەم بە ڕوومدا داخەرەوە. منیش خێرا پێم وت، نەخێر، تۆ هەڵە نیت، بەڵکو ئەمە هەستێکی بەرزە لە تۆوە. بەڵام پێی بڕیم و وتی، من لە بێدەنگی تۆدا گوێم لە ئازار و خەفەتە. لە خەمەکانتەوە گوێم لە قسە و ئاگام لە ناڕەحەتییەکانە. قسە بکە و خەمەکانت سوک بکە. یا شێخ، لە ڕاستیدا بێدەنگ بووم و هیچم نەوت، بەڵام بەرگەگرتنم وردە وردە لاواز و بێهێز بوو. پیاوەکە بەردەوام بوو لەسەر قسەکانی، ئەو گوڵە بۆچی دەگری و بێتاقەتە؟ ئەم دەنگە ناسک و خۆشە بۆچی ماتەم و سەرگەردانە؟ ئەی چۆڵەکە جوانەکەم بزریوێنە و باسی خۆتم بۆ بکە تا دڵە ڕەسەنەکان گوێت لێ بگرن ئەو کاتە دەمبینیت کە گوێم و دڵم جێی ئەو هەموو خەمانەی تۆی تیا دەبێتەوە وتی یا شێخ لێت ناشارمەوە لە ناخی خۆمدا بەراوردی ئەو کەسە نامۆیم کرد کە دڵی خۆی بۆ کردمەوە تا گوێ لە خەم و ئازارەکانم بگرێت لەگەڵ مێردەکەمدا کە هەر کاتێ هەوڵم ئەدا دانیشم لەگەڵیدا تا خەم و ئازارەکانمی و بۆ باس بکەم پشتی تێ دەکردم و وازی لێ ئەهێنام لەگەڵ خۆمدا قسەم بکەم شەیتان یاری بە جوانیم کرد ئەو کەسە نامۆیە گوێ لە ئازارەکانت دەگرێت و بۆ مەینەتەکانت ئازار دەچێژێت، بۆچی لە بەرامبەر چاکەکانیدا بە ڕەقی وەڵامی دەدەیەوە؟ قسەی لەگەڵدا بکە و ئەو ڕزگارکەری ئەو حاڵەی تۆیە، ئاگات لێ بێت لە دەست نەچێت و هەتا هەتایە دەستت ناکەوێتەوە. ربی والسلام عالعدل والنظام ان تفخر النساء فجددي اسماء انا ابنة الاسلام ان تفخر النساء فجددي اسماء انا ابنة الاسلام هەستم نەکرد کاتێ نەبێت ئەو شەپۆڵە کاریگەرە ڕایکێشاوم بۆ لای خۆی و دەستم کرد بە قسەکردن لەگەڵی و سەرەتا باسی ئازار و خەفەت و خاڵی کردنەوەی مەینەتیەکان بوو بەڵام زۆر بەداخەوە قسانێکی تر هاتنە ئاراوە، پەیوەندیەکان درێژەیان کێشا بۆ چەندین سەعات، بەڵکو وام لێ هاتبوو چاوەڕوانی مەوعیدی قسەکردنەکانم دەکرد بە تاس و شەوقێکی زۆرەوە. کاتێ زەنگی تەلەفۆنەکە لێی دەدا هەموو زەنگەکانی هەستم لە خۆشی و شادیدا لێیان دەدا. لەگەڵ مێردە سەرقاڵەکەمدا هەر بەلاشە دەژیام، بەبێ ڕۆح و بەبێ عەقڵ و بەبێ هەست. هەموو ئەو شتانەم گواستبوویەوە بۆ پیاوێکی تر، کە دڵی خۆی بۆ کردبوومەوە و هەموو ژیان و هەستمی داگیرکردبوو. وتی، یا شێخ! کارەکە گەشەی کرد، مەوعیدێکم دانا لەگەڵیدا بۆ بینین. بینینێک کە بۆ یەکەم جار کۆمان بکاتەوە لەگەڵیدا لە ماڵی خۆمان، بینینێک کۆمبکاتەوە لەگەڵیدا لە ماڵی مێردەکەمدا و لە ژووری نووستنەکەیدا، کاتێ ژوانەکە نزیک بوویەوە و سۆزی لۆمەی ویژدان لە ناخمدا جوڵا و بورکانی ترسی ئایندە لە ناخمدا گڕی سەند و پاڵنەرە خێرییەکان لە ناخمدا زیندوو بوونەوە، لە خۆمم پرسی، پێکانم ئەبێت بۆ کوێ بچن؟ بەڵکو ئەبێت بە چ ئاقارێکدا بچن؟ وەڵام بدەوە ئەی دڵی شکاو، ئایە ناترسیت لە سزای خوای گەورە؟ بەڵام سۆزم و شەیتانەکەم زاڵ بوون. بەسەر هەموو بیرکردنەوەیەکمدا. تەنها خەونم بەوەوە دەبینی تینوویەتی هەست و جەستەم بشکێنێت و بۆشایی دڵم و ویژدانم پڕ بکاتەوە. دەرگام بۆ کردەوە. ئەو ژوانە ژوانێکی چاوەڕوانکراو بوو. بە شەوق و ترسێکی زۆرەوە. ژوانێک ئەو لەلای خۆیەوە کورتی کردبوویەوە، بۆ چەند قسە و سەرنجێک وەک ئەوەی بۆمی بسەلمێنێت لەو جۆرە کەسانە نیە کە ڕادەکەن بە دوای شەهەواتی لاشەدا تاوەکو زیاتر و زیاتر متمانەی پێ بکەم ئافرەتەکە وتی شێخ لێت ناشارمەوە کە بە ڕاستی من ئازارێکی زۆرم ئەچەشت کە دڵی داگیرکردم و بەڵێ کە دڵی داگیرکردموم و هاتبووە سەر جێگاکەم چۆن نا، ناپاکیم لەگەڵ مێردەکەمدا کرد لە ماڵەکەی خۆیدا و لە ناو جەرگەی ژوورەکەیدا، ناپاکیم لە ڕاست پاردەکەدا کرد، پردەکەم هەتک کرد لەگەڵیدا تەقەمان دا لە دەرگای سەرشۆڕی. لەگەڵیدا ڕۆیشتم بەرەو نەهامەتی، پەیوەندیەکان بەردەوام بوون، جارێکیان داوای لێکردم کە بیبینم، بەڵام پێی وتم ئەو دەیەوێت ئەم جارەیان جیاواز بێت لە جارەکانی تر. وتی تۆ ئەزانی من چیم ئەوێت. کاتێک ڕووبەند واتە قیناعەکەی کەوتە خوارەوە لە ڕوخسارە قێزەونە ناشیرنەکەیەوە کەسایەتی ئەوم بۆ دەرکەوت. گورگەکە حەقیقەت و ڕاستەقینەیی خۆی دەرخست. پێم وت ئێمە ڕێک کەوتووین تەنها لەسەر قسەکردن. وە تۆ پێت وتم کە پاڵپشتی من دەبیت و دڵت دەکەیتەوە. بۆ یارمەتیدانم لەم نارەحەتیەم چونکە مرۆڤێکی سۆزدار و میهرەبانیت بە گاڵتە پێکردنەوە پێی وتم تەنها قسەکردن سودی نیە بۆ ئەم ڕۆژگارە هەموو شتێک هەموو شتێک دەبێت نرخی خۆی هەبێت منیش داواکاریەکەیم قبول نەکرد و بە جین و بە جنێ و قسە و کۆمەڵێک شتی ناخۆشەوە وەڵام داوە و بەرپەرچمدایەوە بەڵام ئەو بە هەندێ کەسە کاسیەتی دەنگی هەڕەشەی لێکردم ئەو بە هەندێ کاسێتی دەنگی هەڕەشەی لێکردم کە پێشتر قسەکار قسەکردنەکانی منی تۆمار کردبوو و لە ژێر هەڕشەکردنەکەدا ناچار بووم داواکاریەکەی قبول بکەم بۆیە هاتەلام وەک چۆن مرد دەچێتە لای ژنی خۆی العیاذ باللە. ئافرەتەکە کەمێ بێدەنگ بوو و فرمێسکەکانی سڕی و پاشان وتی، هەوڵمدا هەڵەی مێردەکەم و کەمتەرخەمیەکەی و سەرقاڵیەکەوی بێبەشیم لەو چارەسەر بکەم، بەڵام زۆر بەداخەوە بە هەڵەیەکی گەورەتر و تاوانێکی ناقۆڵە چارەسەرم کرد کە ئەویش تاوانی ناپاکی ژن و مێردایەتیە. تاوانێکی مەزنم ئەنجامدا، سبەینێ چی بڵێم بە پەروەردگارم؟ چی بڵێم بە کەس و کارەکەم؟ ئەی چی بڵێم بە کچانی هاوڕێم؟ چی بڵێم بە منداڵەکانم؟ دان بەوە دادەنێم کە من تاوانبارم. من دەرگام کردەوە بۆ مێش و مەگەس. دان بەوە دادەنێم کە خۆم دەروونی خۆمم کوشت. من کوژراوم و هەر خۆیشم بکوژم. پێم وت خوشکی بەڕێزم. شێخ پێی وت، خوشکی بەڕێزم، بە ڕاستگۆیانە پێم بڵێ، ئایا لەگەڵ ئەو لاوە دایم پیسەدا، ئەوەی کە بە دوایدا دەگەڕایت لە سۆزی ڕاستگۆیانەوە لە هەست و ئەوین، دەستت کەوت؟ وتی، نا، نا، نا، نە بە خوا دەستم نەکەوت و هیچ ئافرەتێک کە ناپاکی لەگەڵ مێردی یان کەسوکاری دەکات، دەستی ناکەوێت. ئەزانی شێخ بۆچی؟ چونکە ئەو هەستە ناسک و جوانانە گەشە ناکەن و پێناگەن لە ژینگەیەکی پاک و خاوێندا نەبێت، کە ئەویش ژینگەی زەواج و خێزاندارییە، و ئاو نادرێت بە ئاوی پاک ژنە بێت، کە ئەویش ئاوی خۆشەویستی ژن و مێردە. بەڵام زۆنگاوەکانی ناپاکی و زبڵدانەکانی قسەکردنی ناشەرعییەکان، ئەوە کەشێکی ژەهراوی و گوناهاوی و پڕ لە میکرۆبە، کە ئەستەمە مانا جوانەکانی تێدا بژی یان سۆزە ناسک و ڕاستگۆکان سەوز بێت تیایدا. ئافرەتەکە کەمێک بێدەنگ بوو پاشان وتی، یا شێخ من چی بکەم تکات لێ دەکەم ڕزگارم بکە، چی بکەم ئەو هەڕەشەم لێ دەکات کە لە بەردەم مێردەکەمدا بە کەس بە کاسیەتە دەنجیەکان فەسحم بکات. پاشان دەستی کرد بە گریانێکی بەردەوام. لە ڕاستیدا دڵم ئازاری چەشت بۆ ئەو ئاه و حەسرەتە. جەرگم پارچە پارچە دەبوو بۆ ئەو فرمێسکە گەرمانە. دڵم هاتە جۆش بۆ ئەو ڕاستییە تاڵانە کە لە ناخیدا مەینەتی کۆمەڵگاکەمانی هەڵگرتبوو، کە زۆرێک لە تاکەکانی بەر گەردەلوولی ئارەزووات کەوتوون و بوونەتە دیلی شەهەوات. دواییش چنینەوەکانیان دڕک و داڵ و بریندارییە. کە دڵ بریندار دەکات و ئەسرین دێنێ بە چاواندا پاشان پێم وت. خوشکی بەڕێزم کشتوکاڵەکەت بریتی بوو لە تاوان و ئێستاش خەرمانەکەت تاڵاوە بەڵام هێشتا فرسەت لەبەردەستتدایە تا هەڵەکەت ڕاست بکەیتەوە ئەوەی تۆ ئەنجامت داوە تاوانێکی گەورەیە بەڵام لەوە گەورەتر بەردەوام بوونت و سووربوونتە لەسەر ئەو تاوانە خوشکی بەڕێز نێوان خۆت و خوای خۆت چاک بکە خوای گەورەش ئەو مێردەت بۆ چاک دەکات وە نێوان تۆ و نێوان ئادەمیزادەکان چاک دەکات بگەڕێوە بۆ لای خوا و تەوبەیەکی پاک و یەکجاری بکە خوای گەورە تەوبەی تەوبەکاران قبوڵ دەکات تەوبەی تەوبەکاران قبوڵ دەکات لەم پەڕی سەرەڕۆییان کەم دەکاتەوە و خۆش دەبێت لەوانەی کە داوای لێبوردن دەکەن. دنیای غرتنی و عفوک غرنی خوشی بەڕێزم ئەو پەیوەندیە لەگەڵ ئەو لاوە داوێن پیسەدا بپچڕێنە کە تەنها تێربوونی شەهەواتە ئاژەڵیەکانی دەوێت لە تۆ بەسەربردنی کاتە بە تاڵەکانی چۆک دامەدە و لە بەردەم هەڕەشەکانی تەسلیمی و پەستانەکانی مەبە چی دەوێ با بیکات دڵنیابە کە ناتوانێت ئەو کاسێتانە بڵاو بکاتەوە چونکە پێش ئەوەی تۆ زیانت پێبگات ئەو زیانی پێدەگات قسەکردنەکان لەگەڵ ئافرەتەکە تەواو بوو بەڵام دەروونمی پڕ کرد لە ئازار و پرسیاری زۆر کە مرۆڤ بەرگەی نەدەگرت بۆچی حەق ئەناسین و پشگیری ناکەین بۆچی شوێن پێی پێغەمبەرمان سەڵ الله عليه وسلم هەڵنەگرین لە هەڵسوکەوت لەگەڵ ژنەکانماندا بۆچی دڵەکانمان و عەقڵمان بێ ئاگا بێت تا وای لێبێت ڕقتر بێت لە ئاسن و ناڵێم بەرد چونکە بەردی وا هەیە بە ئاوی بەردەوام شەق دەبات پاشان کاتێک دروێنە دەکەین دەگرین بۆ ئەو ڕۆژگارانە و دەگرین بۆ بەخت و غەریبی ڕۆژگار دوایی نزیکەی مانگ و نیوێک ئەو ئافرەتە جارێکی تر پەیوەندیی کردەوە، بەڵام ئەمجارە و ئەو جارەی تریان جیاوازیان زۆر بوو، دەنگی هێمن و دامەزراو بوو، لە دەنگ و قسەیدا نووری ڕێنمایی و ئیستیقامەت و خۆڕاگری دەبینرا، لە پیتەکانیدا دڵئارامی و بەختەوەری و هێمنی دەروونی دەبریسکایەوە، پاشان پێی وتم، یا شێخ، ژیانم بە تەواوی گۆڕا. من سەر لە نوێ لە دایک بوومەوە بەڕاستی خۆری ڕێنمایی هەڵهات بەسەر تاریکستانی ژانی بێ ئومێدیمدا و نور و ئارامی و دامەزراوەیی زێگەی گرتەوە کاتەکانم زیندوو کردۆتەوە بە گوێڕایەڵی خوای گەورە سوپاس بۆ خوا ڕزگارم بوو لەو ڕابردووە تاڵە هەرچەندە لەو پێناوەدا بەرەو ڕووی ناڕەحەتی زۆر گەورە بوومەوە کە پشت بەخوا لای خوای گەورەی لای خوای گەورە پاداشت دەدرێمەوە بەڵام لە چێلگەی دڕکاویدا گوڵ ناچێنرێتەوە گوڵ ناچێنرێتەوە مێردەکەم مامەڵەی لەگەڵمدا کەمێک باش بوو بوو بەهۆی ئەو گۆڕانکاریەوە بەسەر ژیانم داهات بوو و ئومێد و متمانەی زۆرم بە پەروەردگار هەیە کە سنووری نیە